هێمای شوێنکەوتانی ئاتونی خوای نوێ خاچی ژیان بوو ئەم خاچیان لە شێوەی ملوانکە بە ملەوە کرد یان لەسەر کراسەکەیان ئەیان کێشا و شوێنکەوتانی ئامونی خوای کۆنیش شاخیان کرد بۆ هێمای ڕەسمی خۆیان و فیرعەونیش نەیەتوانی کە ڕێگا لەوە بگرێت کە خەڵکی شاخ بکەنە سەر خۆیان لەو ڕۆژەوە کە گەل لە میسر داهاتوەتە کایەوە هەڵگرتنی شاخ یەکێک بۆ لە جوانکاریە ڕێگا پێدراوەکانی پیاوان و هیچ فیرعون و خۆیەک نەیەتوانی ڕێگا لەم جوانکاریە سروشتێ بگرێ پیاوەکان شاخێک و هەندێ جار دوو شاخیان بەسەر خۆیان و ئەنووساند و ئەو شاخ یان شاخانە لە شەڕکردن و پێکداندا بە چەکێکی ترسناک لە قەڵەمەدرا من لە سەرەتا دا نەمەزانی کە بۆچی پەیڕەوانی ئامون شاخیان کردووەتە هێمای ڕەسمی خۆیان بەڵام دوایی زانیم کە شاخ یەکێکە لە ناوە گەورەکانی ئامون پەیڕەوانی ئامون بە شاخەوە پەلاماری دەرگای دوکانی لایەنگرانی ئاتونیانەدا و دەرگایانشکاند و سەبەتەی پڕ لە میوە و سەوزە و ماسییان سەرە و ژێرە کرد و هاواریانە کرد ئێمە شاخمان هێوسکی ئاتون ئەدڕێنین ئێمە پەیڕەوی ئامۆنین و ئامۆن شاخی داوەتە ئێمە بۆ ئەوەی سینە و سکی دوژمنان هەڵبدرین کاتێکا زارگەاندنی شاخدارەکان گەیشتە و ڕادێک کە شوێن کەوتانی ئاتون بینیان کەچی تر ناتوانن بەو شێوەیە ژیان ببەنە سەر هەوڵی ئەویاندا کە لە کانزا خاچێک دروست بکەن کە هێڵە درێژەکەی وەکو کێردوا بێ بەم پێ کێردی ویان دروست کرد کە دەستکەکەی وەکو هەردوو لای خاچەکە بوو خودی کێردەکەش لقە درێژەکەی بوو، ئەم کێردەیان لە ژێر سەڵتەیان کراسەوە بە پشت خۆیانەوە ئەبەست و هەرکە شاخدارەکان ئازاری ئەوانیانەدا، ئەوان ئەو چەقۆ درێژانەیان دەرەهێنا و هێرشیانە کردە سەر شاخدارەکان. ناکۆکی نێوان ئامون و ئاتون و شاخ و خاچ لە تەبەسدا ئەوەندە پەرەیسەن کە کوڕ لە باوک و ژن لە مێرد بە بۆنەی ئەم جیاوازییەوە لە یەکتر جیا بوونەوە. ئەو ڕۆژەی کە من هاتمە ناو تەبەسەوە وامەزانی کە تەبەس شاری ئامونە و لایەنگری ئاتونی تێدا نییە بەڵام لە دوایەوەی هاتمە ناو شارەوە و چەند ڕۆژێ مامەوە هەستم بە هەڵەی خۆم کرد و زانیم کە خوای نوێ لە تەبەزدا لایەنگری زۆری هەیە و بە تایبەت گەنجەکان و بەندە و کرێکاران خوای نوێ لەبەرەوە لە نێوان گەنجەکان و کرێکار و بەندەکاندا لایەنگری پەیدا کرد بوو چونکە هەندێشتیەوت کە بەلای ئەم چینەوە خۆش بوو گەنجەکان بۆ دژایەتی کردنی بە ساڵاچوەکان باوەڕی نوێیان وەرەگرت و کرێکار و بەندەکان بۆ دژایەتی دەوڵەمەندەکان ئەبوونە پەیڕەوی خوای نوێ هەروها خوای نوێ لە ناو کۆڵبەرەکانی بەندەری تەبەس و کرێکارانی نەساجی و جێگاکانی پێستە خۆشکردن و لە لای بەندەکان خاوەنی لایەنگری دەمارگیر بوو. چونکە ئەم چین و توێژانە زیاتر لە چینەکانی تری کرێکار ماندوو ئەبوون و هەستیان بە چەسانەوە کرد ئەوان ئەیان بیست کە خوای نوێ ئەڵێت کە بێ جیاوازیەکانی نێوان هەژار و دەوڵەمەند و ئاغا و بەندە و خاوەنکار و کرێکار لە ناو بچێت و وایان بیرەکردەوە کە لەمە بەدووە ئەوان دەست بە سەر سامانی دەوڵەمەندەکان ئاگرن و ناچاریان ئەەکەن بەندایەتی و کرێکاری بکەن لە نێوان لایەنگرێت دەمارگیرەکانی خوای تازە هیچ چینێکم لە چینی دزەکانی شاری مردووانی بەوەفاتر نەبینی دزەکانی گۆڕستان ئەیانزانی کە فیرعون بەهۆی ئەو ڕقی کە بەرامبەر بەخوای کۆن هەیەی چیتر پاڵپشتی لە گۆڕی مردووەکان ناکە چونکە ناوی خوای کۆن لەسەر گۆڕەکان و لەسەر قاپ و قاچاق و جل و بەرگ و کەشتیەکانی ئەو مردووانە نووسراوە ئەوان ئەیانوت ئێمە بۆ ئەوە ئەڕۆین کە ناوی ئامون لەسەر گۆڕەکان بسڕینەوە بەڵام مەبەستی ئەوان تاڵانکردنی کەلوپەلی گرانبەهای ناو گۆڕەکان بوو شتومەکی سووکیان شەوانە ئەهێنایە مەیخانی کلکی تیمساح و لە ژوورە تایبەتیەکانی ئەو جێگایەدایان فرۆشتە مامەڵەچیەکان بەڵام کەلوپە لە قورسەکانیان لەبەرەوەی کە سەرنجی ڕاکێشا نەئەهێنا بەڵکو لە عمباری تایبەتدا کۆیانەکردەوە و سەوداگەرەکانیان ئەبردە ئەو کۆگایانە و زۆر جار بە نرخێکی هەرزان ئەیان فرۆشت دەستەیەکی تر لەو کەسانەی کە لە هاتنە سەر کاری خوای نوێ سوودمەند ببوون ئەو کەسانە بوون کە پەیڕەوانی خوای کۆنیان بە پاسەوانەکانی فیرعەون نیشانەدا بۆ ئەوەی دەست بەسەر داراییەکەیاندا بگرن و ئەوان ئەیانزانی کە گەڕ ڕۆژێ بارودۆخەکە بگۆڕێت و خوای تازە سەرنگوم بکرێت و خوای پێشوو بێتە سەرکار بەبێ چەند و چون ئەوانیانە کوشت بۆیە بۆ پاراستنی حکوومەتی خوای نوێ تێکۆشان و بەردەوام بێ دەسەڵات و هەژارەکانیان بە بەهانی ئەوەی کە سەر بەخوای کۆنن بە پاسەوانەکانی فرعون ئەناسان. دار و دەستەی فرعون لە شاری تەبەزدا وەکو پاسەوانەکانی شاری ئاسۆ ڕفتاریان نەکرد و ئەوان شاخدارە بەهێزەکانی کە باشکرا لایەنگری خۆیان بۆ خوای کۆن دەرەخست دەست بەسەر ناکرد چونکە ترسان کە بکوژرێن یان بریندار بکرێن بەڵام کرێکار یان کاسبێکی هەژاریان کە وەکو پێشتر بە پێی ڕاهاتنی خۆیان بەبێ مەبەست ناوی ئامونیان ئەهێنا دەستگیرە کرد و بۆ کانگیان ئەناردن شەوان لایەنگرەکانی شاخ یان خاچ لە مەیخانە تایبەتەکانی خۆیانەوە ئەهاتنە دەرێ چونکە پەیڕەوەکانی شاخ و خاچ لە مەیخانەکانی پەیوەند بە خۆیانەوە ئاوی جویان ئەنۆشیەوە و ئەم دوو تاقمە لە شەقامەکانی تەبەزدا بەڕێکەوتن و چراکانیان ئەشکاند و مەشخەڵەکانیان ئەکوژاندەوە و ئەیان نەڕاند و ئەگەر دوو دەستەی دژ بەیەک بگەیشتنایەتە یەکتری دەست هەو یەخابوون و چەند کەس بە کوژراوی لە سەرزەویدا بەجێما ئەو کەسانەی کە لە خانوە گشتیەکاندا کاریانەکرد یان بۆ کار پەیداکردن لە شەقامەکاندا پیاسیانەکرد بەردەوام شاخێک و خاچێکیان پێ بوو ئەگەر بیاندیبایە کە خاوەن کارە کاتیەکەیان شاخدارە شاخیان نیشانی ئەدا و ئەگەر بشیان زانایە کە خاچی پێەیە خۆیان بەلایەنگری خاچ ئەناسان لە نێوان لایەنگرانی خوای کۆن و خوای نوێ کۆمەڵێکە بوون کە هەم ڕقیان لە ئاون هەڵسا بوو هەم لە ئاتون ئەوان لەو ئارەزوەدا بوون کە لە تەبەستدا هێمنی و ئاشتی بەرقەرار بێ بۆ ئەوەی بتوانن خەریکی کار و کاسبی خۆیان بن بەڵام بە ئاواتی خۆیان نەگەیشتن و ئەم تاقمە نەیانەتوانی بێلایەنی خۆیان بپارێزن، چونکە لە دوو لاوە پەلامارە دران و ناچارە بوون کە بە ڕەچاوکردنی باری ژیان و بەرژەوەندی و پاڵپشت و هەڤاڵەکانی خۆیان یان ببنە لایەنگری شاخدارەکان و یان ببنە دار و دەستەی خاچدارەکان. کاپتا ماوەیەک لە بەرامبەر هەردوو تاقمەکەدا بەرگری کرد و بۆ باڕەکەی خۆی هێمایەکی هەڵنەبژارد ئەو کلکی تیمساحی بە باشترین هێمای مەیخانەکەی خۆیە زانی بۆ ئەوی بتوانێ هەم باج لە شاخدارەکان وەربگرێ و هەمیش لەوانەی خاچیان پێبوو بەڵام شاخدارەکان کە یانزانی مەیخانەکەی ئەو شوێنی کۆبوونەوەی کۆمەڵێکی زۆر لە تاڵانچیەکانی گۆڕەکانە نەیانەهێشت کاپتا ئاسو دەبێ بەڵام نەیانەوێرا کە لە کاتی شەو یان ڕۆژدا پەلاماری مەیخانەکەی ئەو بدەن چونکەیان زانی کە کاپتا پاسەوانی بەهێزی هەیە کە بەرگری لە مەیخانەکەیەکەن بەڵام لە کاتی شەودا لەسەر دیواری مەیخانەکە وێنەی ناشرینیانە کێشا و تا ماوەیەک هەموو بەیانیانێک کاپتا ناچارە بوو کە ئەم یۆنانە بسرێتەوە لە دوای ئەوەی کە من لە تەبەس دانیشتە جێبووم زانیم کە نەخۆشەکان جگە لە باربەرەکانی بەندەر و بەندەکان نایەنە لام لە کاتێکدا کە بەر لەوە نەخۆشەکانی گەڕەکەکەمان ئەهات نەلای من ڕۆژێکیان دوان لە پیاوەکانی گەڕەکی ئێمە لە جێگایەکی چۆڵدا منیان بینی وتیان سینەوە ئێمە دڵمان لێت نێشاوە و ژن و مناڵەکان ئێمەش نەخۆشن و پێویستمان بە زانستی تۆیە بەڵام مەترسین کە بین بۆ لای تۆ چونکە دەرمانگەکەی تۆ بەهۆی ئەوەی کە خاچی ژیانت بەملەوەیە مەترسیدارە و ئێمە ئەگەر بۆ چارەسەری نەخۆشەکانمان بین بۆ لای تۆ ئەکەوینە بەر تووڕەیی لایەنگرانی شاخ ئێمە لە نەفرەتی ئامون ناترسین چونکە لە جەنگی خویەکان بێزارین و نازانین کە ئەم خویانە چیان لە ژیانی ئێماوێت و بۆچی لێمان ناگەڕێن لە حاڵی خۆماندابین و بە هەر جۆرێک کە حەزمان لێ درێژە بە ژیان بدەین بەڵام ئەگەر شاخدارەکان بزانن کە ئێمە بۆ چارەسەرکردن هاتوینەتە دەرمانگەکەی تۆوە ئێمە کوژن یان لەو کاتانی کە لە ماڵ نین و خەریکی کارکردنین لە مناڵەکانمان ئەدەن وەیان دەرگای ماڵەکانمان ئەشکێنن چونکە هەموو ئەزانن کە تۆ پزیشکی تایبەتی فرعەون و لایەنگری ئاتونی و ئەو خاچەی کە بەملتەوەیە بیر و باوەڕی تۆ دەرەخا بەڵام باربەرەکانی بەندەر و بەندەکان بە بێترسی شاخدارەکان و خاچەڵگرەکان ئەهاتنە عیا دەکەم و هەرکە من ئەمیز بڵێ مرۆڤ ئەگەرچی حەماڵ یان بەندەبێ ئەتوانێ بە ئازادی ژیان بباتە سەر ئەوان ئەیانوت سینۆهە تۆ هێشتا لێدانی دار و قامچیت نەچێشتووە کە لە پشتی ئەدەن ئەگەر ناتزانی کە مرۆڤ هەتا کرێکاریان بندەبێ هەرگیز ناتوانێ بە ئازادی بژێت و هەتا و کاتێک کە مرۆڤ ناچار بێ بۆ خەڵکی تر کار بکات و دەرهاویشتەی کارەکەی خۆی تەسلیم بە ئەوان بکات و لە بری ئەوە کەرتەنانێک و جامێ ئاوی جۆوەر بگرێ ئازاد نییە. لەگەڵ ئەوەشدا ئێمە تۆمان خۆشەوێ چونکە تۆ سادە و باشی و بەبێ ئەوەی کە دیاری لە ئێمە وەربگری چارەسەرمانەکەی و هەر ڕۆژێ لە تەبەستدا شەڕ دەستی پێکرد و لایەنگرەکانی ئامون و ئاتون یەکتریان قەتڵ و عام کرد چونکە ئەم ڕۆژە دێ تۆ وەرە ناوچەی بەندەرەوە بۆی بتشارینەوە و لە مەترسی مەرگ یان برینداری پارێزراو بیت لەگەڵەوەشدا کە هەموویان زانی ملیان گریاتونم نەکە سێرشیە کردە سەرم و نە لەسەر دەرگا و دیواری خانوەکەمدا وێنەیانە کێشا چونکە هێشتا فیرعون ئەوەندە ڕێزەی هەبوو کە پزیشکی تایبەتی ئەو تەقریبن وەکو ئەو ڕێزی هەبێ سەرڕای ئەم بابەتەش هەموو جیرانەکان منیان ئەناسی و پشتیوانیان لێکردم و پاسەوانەکانی فیرعون لە تەبەسیش ئاگیان لە من بوو شاخدارەکان نەیانەوێرا هێرش بکەنە سەر یەکێک کە ئەم هەموو پشتیوانی لێ بکرێ ڕۆژێکیان تەهوت بە گریانەوە لە کۆڵانەوە بەرەو ماڵ هاتەوە و موتی ئەبینێ کە خوێن لە لوتی دێت و ددانێکی ئەویان شکاندبوو کاتێک کە موتی مناڵەکە یەشت کە خوێنەکانی دەم و چاو سینەی لێپسڕێتەوە ئەگریا و لی پرسی بۆچی بریندار بوویتە تەهدوتی مناڵەکانی پیاوە نەساجەکە کە هاوڕێ یاریکردنی من بوون لێمیاندا و ددان میان شکاند وتیان لەبەرەوەی لایەنگری ئاتونی ئەبێ لێت بدرێ موتی دارێکی بەدەستەوە گرت و کەوتە ڕێوتی مناڵەکانی نەساج چ لایەنگری ئامون بن و چ لایەن گریاتون ئەبێ دارکاری بکرێن هەر زوو هاواری پێنج کوڕەکەی نەساج لە کۆلان دابیسرا و کاتێک کە دایک و باوکی مناڵەکان لەسەر کوڕەکانی خۆیان کردەوە موتی ئەوانیشی کوتا و کە گەڕایە و ماڵ بینیم لە تووڕیدا ڕەنگی دەم و چاوی ڕەشەڵ گەڕابوو ویستم تێی بگەێنم کە کینە لە دڵگرتن باش نییە و ئەبێتە هۆی تووڕێی و کینە کینەی تر دروزەکا بەڵام وتی گوێی نەدایە قسەکەی من ڕۆژی دوای ئەوەم وتی توڕەیەکەی نیشتە و بەهەنگوین شیرینی بۆ مناڵەکانی نەساج و دایک و باوکەکەیان دروست کرد و بۆیانی برد و لەگەڵیاندا ئاش بووەوە لەوە بەدواوە ماڵی نەساجەکە لەگەڵ موتی و تەهوددا بوونە دۆست و کوڕەکانی نەساج بەردەوام لەگەڵ تەهوددا یاریانە کرد کاتێ کە مانەوەم لە تەبەزدا درێژەی کێشا لە ناکاودا بە پێی فەرمانی فیرعەون بۆ کۆشکی زێڕینی ئەو شارە چووم و ئەگەر فەرمانی فیرعەون نەبوایە کە بۆ ئەوێ بچم لە ترسی مەه نەفر هەنگاوم نەئەنای ئەو کۆشکەوە بەڵام بۆ جۆڕایلی فەرمانەکەی فیرعەو ناچار بووم بە نهێنی بەبێ ئەوەی مەه نەفر هەست بکە چوومە ناو کۆشکەوە بۆ ئەوەی چاوم بە ئامی کاهینی گەورەی ئاتون بکەوێ ئەو ڕۆژەی کە چوومە ناو کۆشکەوە وەکو کەروێشکێک کە لە ترسی هەڵۆ لە بێشەیەکەوە بۆ بێشەیەکی تر ڕاکا منیش لە ترسی مەه و نەفر خۆم لە ژێر دارەکاندا ئەشاردەوە هەتا ئامیم بینی ئامی بە منیوت سینۆهە لەگەڵەوەشدا کە من سەرۆکی کاهینەکانی پەرستگەی ئاتونم بەڵام ڕفتاری فیرعونم بەدڵ نییە چونکە ئەم پیاوە وەکو ئەوە وایە کە نازانێت چێڵێت و ئاکامی ئەو فەرمانانەی کە دەریەکا چییە ئەگەر تۆ توانی بۆ ڕێگەی ڕاست ڕێنێنی بکە و ئەگەریش ناتوانانی بەهۆی دەرمانی خەوهێنەرەوە بیخەوێنە بۆ ئەوەی بەردەوام لە خەودا بێت و ئەم فەرمانە سەرسوڕهێنەرانە دەرنەکا ئەمڕۆ بەهۆی یاسا سەیرەکانی فیرعەونەوە دەسەڵاتی میری لەناو چووە چونکە فیرعەون سزای سێدارەی هەڵگرتووە وتوێتی چیتر دەستی دزەکان و گوێ و لوتی تاوانباران مەبڕنەوە و بەندە هەڵاتوەکان دارکاری مەکەن بەم پێیە چۆن چاوەڕوانی ئەوە بین کە خەڵکی ڕێز لە یاسا بگرن ئەویش ئەو یاسانی کە هەموو ڕۆژێ بە هەوەسی خۆی ئەیگۆڕێ لەلایەک و فیرعون لەگەڵ سووریادا پەیمانانی ئاشتی ئەبەستێ و من بەپێی ئەو فەرمانە لەسرم پێویستە کە گەنم بۆ سووریا بار بکەم لەلایەکی ترەوە هورم هەب ئەو کەشتیانی کە گەنمیان پێ و ئەبێ بەرەو سووریا بڕۆن ڕاگرێ و کە لێە پرسم بۆچی ناهێڵی کەشتەکان بڕۆن ئەڵێت فیرعون توێتی کە نابێت لەمەو بەدوا گەنمی میسر بۆ سووریا بڕوا خۆزگە من لە سەرتاوە لە شاری خۆر دەرنەئەچووم و بە هاندانی دایکی فرعون کە خۆت مەرگی ئەوت بینی نەکەوتمە بیری پەیداکردنی پلەپایە کە ئەمڕۆ جیرۆدەی ئەم گرفتانە نەبوومایەتەوە سینۆهە کەسێک کە هەستی بەدەسەڵات کرد بەردەوام خوازیاری هێزی زیاترە و دەسەڵاتخوازی یەکێکە لە گەورەترین ئارەزووەکانی مرۆڤ کە ئەگەرچی لە هەموو کەسێکدا نیە بەڵام ئەو کەسانی کە ئەم ئارەزویان هەبێ ئاسوودەی بەدی ناکەن و مرۆڤێکی دەسەڵاتخواز بۆ دەستکەوتنی دەسەڵات و پلەپایە تووشی هەموو کردارێک کە بیری لەکەیتەوە ئەبێ بەڵام ئەبێ ئەوەش بڵێم کە مرۆڤ لە دوای گەشتن بەو دەسەڵاتە گەورەترین تام و چێژێکی دەزەکەوێت کە لە ژیان وەریەگرێ ئەگەر من لە میسردا ئەبوومە خاوەن دەسەڵات نەمهێشت بارودۆخی میسر وەها بێت و ناکۆکیەکانم لەناوە برد و لەگەڵ ئەو مل بەملانێش کە لە نێوان ئامون و ئاتوندایە شکۆمەندی فیرعونم زیادە کرد و یەکێک لە کارە پێویستەکانی من ئەوە بوو کە ئەبواە کاتی خۆی ئاتونم بکردایەتە خاوەن شێوە و بت چونکە گەلی میسر ناتوانێ خویەک بپەرستێ کە شێوەیەکی نیە و نابینرێ من لە ئامین پرسی کایە بۆ جێنشینی فیرعون بیرێکی کردوێتەوە و نیازی ئەوەی هەیە کە یەکێکی تر لە جیاتی فیرعون دابنێ ئامی لە موتەیە سەرسان بوو پاشان دەستی بەرز کردەوتی سینەوەها من خای نیم کە بمەوێت فیرعون لە پاشایەتی بخەم و یەکێکی تر لە جیاتی دابنێم ئەگەرچی هەندێ جار لەبارەی فیرعون و لەگەڵ کاهینەکانە دوێم بەڵام ئەم گفت و گۆیە بەمەبەستی بەهێزکردنی دەسەڵاتی فیرعونە نەک ڕوخاندنی تەختی پاشایەتەکەی بەڵام هورم هەب بە جۆرێک کە من هەستی پێکەم خەیاڵێکی هەیە و وا بیرەکاتەوە کاتوانێ ڕۆژێک ببێتە پاشای میسر ئەم پیاوە لەو ڕوانگەی کە پشتی بەڕم بەستووە لەو ئەندێشەیەدایە کاتوانێ هەرچیەکی بێت بیکە بێ ئاگا لەوەی کە لە میسردا تەنها کەسێک کە خاوەنی خوێنی فیرعون و لە نەژادی دەسەڵاتدارانە ئەتوانێ ببێتە پاشا و هورم هەب لە ڕەگەزی پاشاکان نییە من ئەگەر هەندێک کات بیر لە داهاتوی پاشایەتە کەمە و ئەڵێم کە فیرعون ئەبێ بە پێی ژیری و ڕاوێژەوە پاشایەتی بکە لە بەرەوەیە کە باوکی شاژنی میسر نەفرتیتیم و بە کەسێکی پەیوەندیدار بە پاشایەتی لە قەڵەمەدرێم بەڵام هورمهەب مافی ئەوەی نییە کە خەیاڵی خاوی دانیشتن لەسەر تەختی پاشایەتی میسر لە مێشکی خۆیدا پەروەردە بکا من لەم وتەی حەپەسام وتم ئایا هورمهەب بەڕاستی نیازی ئەوەی هەیە کە ببێتە پاشای میسر و بەسەر میسری خوار و میسری سەرودا فەرمان ڕەوای بکە ئەگەر و پیاوە ئەم ئەندێشێ لە مێشکی خۆیدا تاوتێ بکە زۆر جێگەی سەرسوڕمانە چونکە من خۆم ئەو ڕۆژەی کە هورم هەب هاتە ناو دەرباری میسرەوە ئەوم بینی و ڕوانیم بەرگی هەژارانی لەبەردایە و جگە لە هەڵۆیەک کە پێشا و پێشی ئەو ئەفری شتێکی تری نەبوو ئامی کە چاوە تیژ و قۆڵەکانی کەوت و بە ژێر برۆپان و پڕەکانیەوە چەند ساتێ لێ مردووە وتی سینۆها کەس ناتوانێن هێنەکانی یەکێکی تر لە ناو ڕوحیدا ببینێ و بزانێ کە بیر لە چیەکاتەوە بەڵام ئەگەر هورم هەب بەرزە فڕی بکە من لە ئاسمانەوە بەری ئەدەمە و ئەی خەمە سەرخاک لە دوای ئەم ئاخاوتنە خواحافیزیم لە ئامی کرد و دیسانەوە بە پێی فەرمانی فیرعەون بۆ چاوپێکەوتنی ژنە گەنجەکەی فیرعەون چووم کە شازادە خانمی بابل بوو لە بابلەوە بۆ فیرعەونیان ناردبوو پاشای بابل لە دوای ئەوەی کە مەراسیمی ژن هێنانی بە وەکالەت ئەنجامدرا ئەو شازادە خانمەی ناردە میسر و چەند ڕۆژێ ئەو شازادە خانمە لە شاری ئاسۆدا بوو بەڵام نەفرتیتی شاژنی میسر فیرعەونی ناچار کرد کە ئەو خانمە لە ئاسۆ بۆ تەبەس بنێرێت و لە کۆشکی زێڕیندا جێگای بکاتەوە چونکە نەفرتیتی بە جۆرێک کە من هەستم کرد ئەترسا کە ئەگەر ئەو شازادە خانمە لە ئاسۆدا بمێنێتەوە و فیرعون لەگەڵیدا کۆ بێتەوە دووگیان ببێت و ببێتە خاوەن کوڕ من چوومە ژوورەکەی وتم ئەی شازادە خانم من لەلایەن فیرعونەوە هاتووم بۆەوەی بزانم کە ئایا تۆ لەش ساغی دیاننا شازادە خانمە بابلیەکە کە کەمێ فێری زمانی میسری ببوو بە زاراوەیەکی شیرین قسەیەکرد لە منی پرسی تۆچیت وتم من سینەوەی پزیشکی تایبەتی فیرعونم شازادە خانم کە لەسەر شێوەی ژنە میسرەکانە ژیە واتە تەقریبەن کراسی لەبەردا نەبوو وتی سینەوە بڕوانە کە من چەند لەش ساغم و پێم سەیرە کە بۆچی فیرعون سوودی لە سەلامەتی و جوانی من وەرنەگرت و لەگەڵمدا ڕای نەبوارد من زۆر حەزەکەم کە فیرعون لەگەڵمدا ڕابێرێ بۆی هیچی کە بە کچی نەمێنمەوە و هەروها بیستومە کە لە میسردا ژنەکان ئەتوانن لەگەڵ هەر پیاوێکە خۆیان حەزیان لێبێ بەسەر ببن وتم شازادە خانم کێ بە تۆی وتووە کە لە میسردا ژنەتوانێت لەگەڵ هەر پیاوێکی کە بێت ڕابێرێ شازادە خانم وتی من ئەم وتێم لە چەند ژنێ بیستوە و ئەوان بە منیان وت کە ژنی میسرێتوانێت لەگەڵ هەر پیاوێک کە بێوێت ڕابێرێ بەمەرجێ کە کەس هەز بەو کەین و بینە نەکە کە لەگەڵ پیاوەکانی تردا هەیەتی وتم شازادە خانم زۆر بە دەگمەن ڕووەدا کە ژنێک جگە لە پیاوەکەی خۆی لەگەڵ پیاوی تردا ڕابێرە و خەڵکی تر هەست بەم بابەتە نەکەن و بە تایبەتی لە کۆشکە پاشایەتەکانی میسەدە ئەم پەیوەندە زووەگاتە گوێی خەڵکی چونکە هەر شازادە خانمەیە کە لە یەکێک لە کۆشکەکاندا ژێت کۆمەڵێ خزمەتکاری هەیە و ئەوان شەو ڕۆژ بە دەوریەوەن و ئەوانە ئەبیرن کە هاتوچۆیەکەن و ئەزانن کە چ پیاوانێک بۆ بینینی ئەو دێنە کۆشکەوە و ئەگەر شازادە خانم لە کۆشکی پاشایەتەوە بچێتە دەرەوە دیسان هەرازانن کە لەگەڵ چ کەسانێکدا کۆبێتەوە بۆیە تۆ ناتانی لەگەڵ پیاوێکدا پەیوەندی تەبێت و بە هیوابیت ئەم بابەتە بەنهێنی بمێنێتەوە شازادە خانم پێکەنی و پاشانوتی کاتێکە گەڕێتەوە بۆ ئاسۆ لەلایەن منەوە بە فیرعون بڵێ لەبەرەوەی کە لە نێوان من و ئەودا گۆزەشکاوە بەکچێتی مانەوەی من بێسوود و توانا پڕوکێنە و ئەو ئەبێ هەرچی زووترە من لەم پەژارەیە ڕزگار بکە پاشان بابەتی گفتوگۆکەی گۆڕیوتی سینۆهە کاتێکە من لە ئاسۆ بووم لە ژنەکانم بیست کە تۆ پزیشک و نەشتەرگەرێکی لێهاتووی و ئایا توانی چارەسەری من بکەی وتم شازا دەخانم مەگەر تۆ نەخۆشیت کچە گەنجەکەوتی نا بەڵام من لە جێگایەک لە لەشمدا خاڵێکی بچووکم هەیە کە تۆ هەتا لە نزیکەوە نەیبینی لێتەوە دیار نابێت و من حەزەکەم کە تۆ ئەم خاڵە لە ناو ببەی چونکە بیستومە کە تۆ بە ڕادەیەک لە نەشتەرگەریدا کارامی کە کاتێ نەشتەریەکەی نەخۆشەکە لەزە دەکا ئێستا پێم بڵێ کایە حەزەکەی ئەم نەشتەریە بکەی یان نا تێگەشتم کە بابەتی خاڵەکە بەهانێ و شازادە خانمە گەنجەکە بەتەما بوو من ناچار بکە لەگەڵیدا ڕابێرم و ئەو دەم بۆم دەرکەو کە مانەوەم لە ژووری ئەو خانمە بابلیە مەترسیدارە چونکە ژنێکی گەنج کاتێک کە بێوێ پیاوێک بۆ خۆشەویستی خۆی فریو بدا بەر لەوەی کە نیو کات ژمێر تێپەڕێ پیاوەکە هەڵە خەڵەتێنێ و پیاو ئەبێ لە ساتی یەکەمدا هەڵبێ ئەگەر نابێ گومان شتێک ڕووەدا کە نە ئەبواە ڕووبدات و من نەمەتوانی کە لەگەڵ ژنێکدا کە خوشکی فیرعون واتە ژنی فیرعون و کچیش بێت ڕابێرم بۆیە وتم من ناتوانم دەست لە نەشتەری وەربدەم چونکە ئامرازەکانی نەشتەرگەریم پێ نیە و بەر لەوەی کە شازادە خانم شتێکی تر بڵێ لە ژوورەکەی هاتمە دەرەوە و لە کۆشکی زێڕین هەڵاتم.